کەچی ئەوان باوەڕیان نییە بەو ڕاستیە کە پێغەمبەرایەتی پێغەمبەرە و لە خواوە هاتووە بۆتان و پێغەمبەریش و ئێوەیش لە مەککە دەرئەکەن لەبەر ئەوە کە ئیمانتان بە خوای پەروەردگاری خۆتان هەیە ئەگەر ئێوە جارێ دەرچوون بۆ غەزا لە ڕێگای مندا و بۆ وەدەستهێنانی ڕەزامەندی من حسێبیان مەکەن بە دۆستی خۆتان بەهۆی خۆشەویستیەکەوە کە لە نێوان ئێوە و ئەوانە هەیە. السوء وودوا لو تکفرون ئەگەر دەستیان بڕوا بەسەرتاناو زەفەرتان پێ بەرن دوژمنتان ئەبن و دوژمنانە لەگەڵتان ئەجوڵێنەوە و دەست و زمانتان بە خراپە بۆ درێژەکەن و ئەتان کوژن و دەست درێژیتان ئەکەنە سەر و بە خراپ ناوتان ئەهێنن و باستان ئەکەن و حەز ئەکەن پاشگەز ببنەوە لە موسڵمانەتی و کافر ببنەوە لە ئیبڕاهیم و ئەوانەدا کە لە گەڵی بوون لە باوەڕ بە خوای تەنهادا کە ئەوە بوو وتیان بە قەومەکەیان ئێمە بێ بەرین لە ئێوە و لەو شتانەی ئەیان پەرستن و خوای تاک و تەنیا ناپەرستن ئێمە باوەڕمان بە ئێوە و ئاینی ئێوە نیە و دوژمنایەتی و حەز لێ نەکردنی بۆ هەمیشە لە نێوان ئێمە و ئێوەدا دەرکەوتووە تا ئەو ڕۆژەی باوەڕ بە خوای بێ شەریک و تەنیا و تاک ئەکەن. تەنها لەوەدا چاو لە ئیبراهیم ناکرێ کە بە باوکی وت بابە داوای لێبوردنت بۆ ئەکەم لە خوا و دەسەڵاتی هیچیشم بۆت نیە لای خوا خوایە ئێمە پشتمان بە تۆ بەستوە و بۆ لای تۆ هاتوینەتەوە و سەرەنجام هەموو هەر لای تۆیە ئەمەیش بەشێکە لە قسەی ئیبراهیم و ئەوانەی لەگەڵی بوون لەگەڵ قەومە بێباوەڕەکەیان بەڕاستی چاولێکەریەکی جوانتان بۆ هەیە لە ئیبراهیم و ئەوانەدا کە لەگەڵی بوون بۆ هەر کەس ڕجای لێبووردنی خوا و ڕزگاری ڕۆژی قیامەتی هەبێ هەر کەسیش پشت لەم جۆرە چاولێکەریە هەڵکا هەر خۆی زەرەرەکا چونکە هەر خوا بێ ئیحتیاجە بەم خەڵکە و ستایش کراوە لەلایەن هەموانەوە. خوا مەنعتان ناکا لە دۆستی لەگەڵ ئەو کافرانەی جەنگیان لەگەڵ نەکردوون بەهۆی ئایینەوە کە ئێوە موسڵمان بوون و ئەوان بت پەرست بوون و لە وڵاتی خۆتانیان دەرنەکردوون خوا ڕێتان لێ ناگرێ پیاوەتی لەگەڵ ئەوانە بکەن و بە داد لەگەڵیان بجوڵێنەوە خوا ئەوانەی خۆشەوێ بە داد لەگەڵ خەڵک ئەجوڵێنەوە. خوا مەنعتان لە یارمەتی دان و دۆستایەتی لەگەڵ کردنی ئەوانە ئەکا کە جەنگیون لەگەڵتان لەسەر ئاین و لە وڵاتی خۆتانیان دەرکردوون و پشتی خەڵکی تریان گرتووە بۆ دەرکردنتان خوا مەنعتان ئەکا لە دۆستی کردن لەگەڵیان و ئەوانەی دۆستایەتیان لەگەڵ ئەکەن زاڵم و ستەمکارن. ئەگەر زانیتان خاوەن ئیمانن مەیان دەنەوە و مەیان گێڕنەوە بۆ کافرەکان، نە ئەم ژنە خاوەن باوەڕانە حەڵاڵن بۆ کافرەکان و نە کافرەکان حەڵاڵن بۆ ئەمان و ئەو مارەییەی مێردی ئەو ژنە خاوەن باوەڕانە داویانە بە ژنەکانیان کە هاتوون بۆ ناو ئێوە بیدەنەوە بە مێردەکانیان و گوناهباریش نابن ئەو ژنانە مارە ببڕن بۆ خۆتان ئەگەر مارەیی خۆیانیان بدەنێ دەستیش مەگرن بە نیکاحی ژنی کافرەوە و لای خۆتان مەیان هێڵنەوە و بەرەڵایان کەن با بڕۆنەوە بۆ ناو کافرەکان و هەر مارەییەکتان تیا مەسروف کردوون داوای بکەنەوە لە کافرەکان و با ئەوانیش داوای هەر مارەییەک بکەنەوە کە لە ژنە موسڵمان بووەکانیانیان مەسرەف کردووە کە هاتوون بۆ ناو ئێوە ئەمە فەرمانی خوایە لەم مەسەلەیەدا بڕیاری ئەدا لە نێوانتانا و خوا زانا و خاوەن حیکمەتە. ئەگەر کەسانێ لە ژنەکانتان لە دەستی ئێوە دەرچوون و چوون بۆ لای کافرەکان و کافرەکان مارەیی ئەو ژنانەیان نەدایەوە پێتان و پاشان سەرە هاتە سەر ئێوە و نۆبەی ئەوە هات کە ئێوە مارەیی ژنانی لای کافرەکانەوە هاتبوو بۆ ناوتان بدەنەوە بە مێردەکانیان ئەوە ئەو مارەییانە مەدەنەوە بە کافرەکان. بەڵکو بیدەن بەو موسڵمانانەی لای خۆتان کە ژنەکانیان چوون بۆ ناو کافرەکان و کافرەکان مارەییەکانیانیان بۆ نەگێڕاونەتەوە و لەو خوایە بترسن کە باوەڕتان پێی هەیە چونکە ئەگەر مرۆڤ بەڕاستی باوەڕی بە خوا هەبێ ئەبێ لێی بترسێ. یا ایها النبی ان اللە غفور رحیم. ئەی پێغەمبەری خوا کاتێ ژنانی ئیمان بەخوا هێناو هاتن بۆلات و ویستیان بەیعەتت پێ بکەن و عەهد و پەیمانت بدەنێ کەوا هاوبەش دانەنێن بۆ خوا و هیچ نەکەن بە شەریکی لە خوایەتیا و دزی نەکەن و داوێن پیسی نەکەن و مناڵی خۆیان نەکوژن و بوختان هەڵنەبەستن لە نێوان دەست و پێی خۆیانا واتە نە مناڵی حەڵاڵی کەس بکەن بە زۆڵ و نە زۆڵ بکەن بە مناڵی حەڵاڵی خۆیان و لە هیچ فەرمان بە چاکەیەکا کە تۆ فەرمانیان ئەدەیتێ بێ گوێیت نەکەن ئەوە تۆیش بەیعەتیان لەگەڵ بکە و بەیعەتەکەیان لێ قبوڵ بکە و داوا لە خوا بکە لە خەتا و تاوانیان ببورێ خوایش گوناه بەخش و بەڕەحمە. ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە، دۆستایەتی لەگەڵ قەومێک مەکەن کە خوا غەزەبی لێ گرتوون و نائومێد بوون لەوەی کە لەو دونیا هیچیان دەستگیر ئەبێ و لە سزای دۆزەخ ڕزگار ئەبن وەک ئەو کافرانەی بە کافری مردوون و خراونەتە گۆڕ چۆن ئەوانیش لەوە نائومێد بوون کە زیندوو ببنەوە تا چاکە بکەن یان لەو دونیا پاداشتی چاکەیان بدرێتەوە.